ئەڵقەی دووەم. شەوان دایکم چیرۆکی بۆ ئەوتم و لە بیرم ناچێ کە لە گەرمای هاویندا جارێکیان باوکم ناڕزایی دەربڕیوتی بۆچی فکریە مناڵە پڕەکەی لەشتی پڕوپوچ دایکم لە دوای تووڕەبوونەکەی باوکم بێدەنگە بوو بەڵام هەر ئەوەندە کە دەنگی پرخە پرخی باوکم بەرزە بۆ دایکم دەست یەکردەوە بە جێڕانەوەی درێژەی چیرۆکەکەی جاری وا هەبوو لەبارەی سینۆهە و جاری واش بوو لەبارەی فیرعونەکان و دێوەکان و جادوگەرەکان ئەفسانەی بۆ ئەجێڕامە و من ئێستا تێگەم کە ئەو خۆشی لەوتنی ئەو داستانانە چێژی وەرەگرت من ئەو داستانانەم لەبەر ئەوە حەز لێ بوو کە لە کاتی بیستنیدا وام بیرەکردەوە کە لە جێگایەکی تردام و لەو کۆڵانە پیس و پڕ لە مێش و لەو زبڵانە داناژیم بەڵام جاری وابوو بۆنی ئەو دارە سەوز و بری قەدارانەمە کرد کە لە کەشتەکان دایانەگرت و کاتی وا هەبوو کە بۆنی ئەترهات لەو کاتەی کە کەژاوەی ژنێ بە تەکمەوە تێپەڕی خۆراوابوون، کاتێک کە کەشتی زێڕینی خوایەکەمان ئامون واتە هەتا و دوای پەڕینەوە بەسەر نیل و تێپەڕین بەسەر دەشتەکانی خۆرئاوادا ئەیویست لە خوارووی گردەکانەوە خۆی بزر بکە لەو کاتەدا لە ماڵەکانی کەناری نیل بۆنی نانی گەرم و ماسی سوورەوەکراو ئەهات و من ئەم بۆنەم لە مناڵیەوە حەز لێ بوو ئێستاش کە پیر بوومە هەر حەزم لێتی یەکەمین قوتابخانە کە من وانەی ژیانی تێدا فێر بووم هەیوانی ماڵەکەمان بوو شەو کاتی نان خواردن لە هەیوانەکەمان لە سەرسەکۆدا ئەنیشتین و دایکم چێشتەکەی بەشە کرد و لە پێشەوەی باوکم دەست بە خواردن بکە ئاوی بە دەستیدا ئەکرد، هەندێ جار ڕوویەدا چەند مەلەوانێکی مەست کە شەراب یان ئاوی جۆیان خواردبۆوە بە کۆڵاندا تێ ئەپەڕین و لە ژێر دارە ئاقاقیاکانی ئێمە بۆ دەست بە ئاو گەیاندن دائەنیشتن و باوکم کە کابرایەکی دووربین بوو لەو کاتەدا قسەی نەئەکرد بەڵام کە ئەڕۆیشتن ئەیوت بەس ڕەشپێستەکان یان سریانیەکان لە ناوکۆڵاندا ئەڕیێن و میسریەکان هەموو کات لە ماڵەوە ئەو پێویستیاناکەن هەروەها ئەشی وت کاتێک کە گۆزێک شەرابە خۆنەوە ئەکەونە جۆگەیەکەوە و کاتێ بە ئاگادێن ئەبینن جل و بەرگەکانیان دزراوە هەندێ جار بۆنی عەترێکی تیژ لە ناو کۆڵانەوە ئەهات و کە ئەگەیشتە ئاز داڵانەکەمان ژنێ دەرەکەوت کە کراسی ڕەنگا و ڕەنگی لەبەردا بوو دەموچا و لێ و برژانگەکانی ڕەنکرد بوو لە چاوەکانی شتێکی نائاسایی هەست پێکرا و من ئەمزانی کە ئەو جۆرە ژنانە لەگەڵ ژنە ئاساییەکاندا جیاوازن و لەو خانوانەوە دەرەچن کە بۆ مەبەستی ڕابواردنە باوکم ئەیوت لەو ژنانە بە دوور بە کە پێتەڵێن تۆ کوڕێکی جوانی و هەرگیز بەدەم بانگهێشتیانەوە نەچی و مەچۆرە ماڵەکانیان چونکە دڵیان بۆ سێ و ئاگرێک لە ناو سینەیاندا هەیە کە ئەتسوتێنێ. لە ژێر کاریگەرێتی ئەم قسانی باوکم من لە مناڵیەوە لە گۆزەی شەراب و ئەو ژنە جوانانەی کە وەک ژنە ئاساییەکان نەبوون ئەترسام، کە مناڵ بووم باوکم ئەیبردمە عەیادەکەی خۆی بۆ ئەوەی شێوەی چارەسەری نەخۆشیەکان ببینم، من بە زووی هەموو ئەو کێرد و مەقاش و مەڵحەمانەی بەکاری ئەهێنا ناسیم و کاتێ کە ئەیویست چارەسەری نەخۆشێ بکا من دەرمان و پەڕۆی پێچانە و ئاو شەرابم ئەدا پێی دایکم وەکو هەموو ژنان لە برین و دوومەڵ و جەراحە دەترسا و هیچ کات نەئەهاتە ئایادەکەی باوکمەوە مەگەر کاتێک کە باوکم بۆ هەندێ ئیش بانگی بکردایە من ئاگام لێبوو کە باوکم بە سێ جۆر وەڵامی نەخۆشەکانی ئەدایەوە بە هەندێکیانی ئەوت نەخۆشیەکەت چارەسەرەکرێ و بە هەندێکی تری ئەوت چارەسەرکردنی نەخۆشیەکەت پێویستی بەکات هەیە و هەندێ نەخۆشی تر پارچە کاغەزێکی پاپیرۆسی کاغەزی بەناوبانگی میسری پێدا و ئەیوت ئەمە ببە بۆ خانەی ژیان تا لەوێ چارەسەرت بکەن. خانەی ژیان جێگایەک بوو کە ئەوانەی بە سەختی نەخۆش بکەوتنایە لەوێ چارەسەرکران و هەر جارێک کە باوکم یەکێک لەو نەخۆشانەی ڕەوانەی ئەوێ ئەکرد دوای ڕۆشتنی بە بەزەییەوە ئەیوت ئەی بێچارە هەرچەندە باوکم پزیشکی فیرعونەکان نەبوو بەڵام هەندێ جار خەڵکی دەوڵەمەندیش ئەهات نەلای و هەندێ کات لە سۆزانی خانەکانەوە خەڵکە هاتن بۆ چارەسەرکردن کە کراسێکی گران بەها یان کەتانیان لە بەردا بوو کاتێک کە تەمەنم گەشتە حەو ساڵان دایکم پێڵاوەکانی مناڵی لە پێکردن و منی بردە پەرستگای ئامون کە گەورەترین و جوانترین پەرستگای خویەکانی میسر بوو بۆ ئەوەی لەوێ سەیری قوربانیەک بکەم شەقامێکی دوور و درێژ کە لەم لاولایەوە لە مەودای دیاریکراودا ئەبول هەول بە درێژایی پەرزگاکە دانیشت بوون و کاتێ گەیشتی ناپەرزگاکە سەیرم کرد دیوارەکانی دەوری ئەوەندە بەرزە کە سەرەویم بە زەحمەت لێوە دیارە کاتێ چوینە ناو حوشەی پەرستگاکەوە فرۆشیارەکان پەرتووکی مردوەکانیان کۆنترین پەرتووکە کە لە جیاندا نووسراوەتەوە ئاراستەی دایکمە کرد کە بیکڕێ بەڵام ئێمە لە ماڵەوە هەمان بوو پێویستمان پێی نەبوو دایکم حەڵلقەیەکی مسی لە پەنجەی خۆی دەرهێنا و بۆ حەقی ئامادەبوون لە مەراسیمی قوربانیدا بەخشی و بینیم کاهینەکانی پەرستگاکە کە کراسی سپیان لەبەردا بوو سرە تاشراوە چەورکراوەکەیان بریقەی ئەدایەوە ئەیانویست مانگایەک سەر ببڕن کە مۆرێل لە نێوان دوو شاخەکەیدا هەڵواسرا بوو کە نیشانیەدا لە هەموو لەشی ئەو مانگایەدا یەک تاڵە مویەکی ڕەشی تێدانە من بینیم کاتێ مانگاکەیان سربڕی دایکم چاوی بە فرمێسک بوو بەڵام من سەرنجم نەدایە سەربڕینەکە و سەیری کۆڵەکە گەورەکانی پەرستگا و شێوە و وێنەی شەڕەکانم ئەکرد کە لەسەر دیواری پەرستگاکەدا نەخشێنرابوون. دوای ئەوەی لە پەرستگاکە هاتینە دەرەوە دایکم پێڵاوەکانی لە پێداکەندم و پێڵاوی تازەی لە پێکردم و کاتێک گەڕاینەوە ماڵ دوای نانخواردنی نیوەڕۆ باوکم دەستی خستە سەر سەرم و پرسی تۆ ئێستا بوویتەتە کوڕێکی حەو ساڵان و ئەبێ پیشەیەک هەڵبژێری بڵێ بزانم ئەتەوێ ببی بەچی وتم بەتەمان ببم بە سەرباز چونکە باشترین یاری کە من لە کۆڵان لەگەڵ مناڵاندا ئەم کرد یاری سەربازی بوو ئەم بینی کە سەربازەکان چەکی بریقەداریان هەیە و گالیسکەکانیان بە دەنگێکی زۆرەوە بەسەر بەردە ڕاخراوەکانی کۆڵانەکاندا ئەڕۆن و ئاڵا ڕەنگا و ڕەنگەکانیان لەسەر گالیسکەکان ئەشەکێنەوە. هەروەها ئەمزانی کە سەربازەکان پێویستیان بە خوێندن نییە و من لە مناڵە گەورەکان کە ئەڕۆشتن بۆ قوتابخانە بەسەرهاتی ترسناکم لەبارەی ئازار و ئەشکەنجەی خوێندن ئەبیست و ئەیانوت مامۆستا تووکی سەری ئەو قوتابیە یەک یەک هەڵەکەنێ ئەگەر لەبەر کەمتەرخەمی لەوحە قوڕینەکەی بشکێنێ. باوکم لە وەڵامەکەی من کەوتە بیرکردنەوە وا دیار بوو ئەم بۆچوونەی منی بەدڵ نەبوو دوایی بە دایکمی وت کە گۆزەیەکی بداتێ و دایکم گۆزەکەی دایە و باوکم دەستی گرتم و بە دەستێکی تر گۆزەکەی گرت و منی بردە کەناری نیل و بینیم کە هەندێ لە کرێکارەکان خەریکی داگرتنی کەلوپەلی کەشتین و یەکێ بە قامچی ئەکێشێت بە پشتیاندا و ئەوان ئارەقە ئەڕێژن و هەناسە بڕکەیان پێکەوتوو و بارەکان داگرن. باوکم وتی سیرکە ئەمانە باربەرن و پێستی لەشیان ئەوەندە بەرخۆر و باکەوتووە کە لە پێستی تیمساح ئەستورتر بوو و ناچارن تا خۆر ئاوا بوون لە ژێر لێدانی قامچی ماندوو ببن و شەو کە ئەچنە خانووە قڕەکەیانەوە خواردنیان تەنها کەرتە نانێک و پیازێکە باری ژیانی جوتیاریش هەروەهای و بەگشتی هەرکەس کە بە دوو دەستەکانی خۆی کارەکە ئەوها ئەژی وتم باوە من نامەوێت ببمە کرێکار یان جوتیار من ئەمەوێت ببمە سەرباز و سەربازەکان چەکی بریقەداریان هەیە و ملوانکەی زێر لە ملی هەندێکیانە و لە شەڕەکاندا زێڕوزی و بەندە و کەنیز ئەهێنەوە و خەڵکی باسی شەڕەکان و قارەمانێتیەکانیان بۆ یەکتر ئەگێڕنەوە باوکم بێدەنگ بوو منی لەگەڵ خۆی بردوو لەوێ دوورکەوتینەوە و گۆزەکەی پڕکرد لە شەراب کە لە شەرا فرۆشێکی کڕی و بەڕێکەوتین تا گەیشتی نەهۆدەیەکی لە قڕ دروستکرا و لە کەناری نین باوکم سەری کرد بەناو هۆدەکەدا و بانگی کرد ئینتب ئینتب پیاوێکی پیری پۆخڵ کە تەنها دەستێکی هەبوو پێڵاوەکانی لە چڵکنیدا دیار نەبوو چ ڕەنگێکی هەبووە لە هۆدەکە هاتە دەرەوە و من بە سەرسوڕمانە وتم، باوکە، ئایا ئینتبی سەربازی بەناوبانگ و ئازا ئەمەیە؟ باوکم سەلامی لە پیرەمێردەکە کرد و ئەویش دەستی بەرز کردەوە و بە سەلامێکی سەربازی وەڵامی دایەوە، لەبەر ئەوەی کورسی و تەختەی دانیشتن لە بەردەم ماڵەکەی دانەبوو، هەر لەسەر زەویەکە دانیشتین و باوکم گۆزەی شەرابەکەی لە بەرامبەر پیرەمێردەکە دانا، ئەویش بە یەک دەستەکەی. گۆزەکەی بۆ دەمی برد و بە تامەزرۆییەکی زۆرەوە هەڵی قڕان باوکم وتی ئینتب ئەم کوڕی من سینەوە حەزەکە ببێتە سەرباز و منیش هێناومەتە لای تۆ بۆ ئەوەی تۆ ببینێ و لە زمانی تۆی قارەمانەوە بەسەرهاتی ئەو شەڕانە ببیستێ ئینتب گۆزە شەرابەکەی دانا و بە تووڕەییەوە سەیری کردم و بەو دەمە بێددان و چارە ناشیرین و برۆ سپی و زۆرانەی هاتە ئاخاوتن و وتی سوێند دەدەم بە ئامون کە واز بێنە لەم بۆچوونە مەگەر شێت بوویتە دوای دیسان بەو دەمە بێددانانی خۆی پێکەنی وتی ئەگەر من بەرامبەر هەر نەفرەت و جنێوێ کە بە خۆمم داوە کە بۆچی بوومەتە سەرباز قمێ شەرابم وەربگرتایە بەو هەموو شەرابن نەک هەرم توانی دەریاچەکەی فرعون پڕ بکەمەوە کە بۆ خۆش گوزەرانی ژنەکەی هەڵی کەندووە بەڵکو ئەم توانی شەرابی هەموو دانیشتوانی شاری تەبەز تا یەک ساڵ دابین بکەم من وتم ئاخر من بیستومە پیشەی سەربازی چاکترین پیشەیە لە دنیادا ئینتب وتی ناوبانگی شانازی سەربازی لەم وڵاتەدا بریتە لە زبڵ و پاژماوەی ئاژەڵان کە مێژ لەسەری کۆبێتەوە تەنها سوودێک کە من لەو کارە وەرم گرتووە ئەوەیە کە ئەمڕۆ ئەبێ ئەو شتانە بۆ خەڵکی باس بکەم تا تیکە نانێ یان کەمێ شەرابم بدەنێ ئەویش لە سەد نەفەر یەک کەس ئەیدا لەبەر ئەوە من پێ دەڵێم کوڕم لە نێوان هەموو پیشەکانی دنیادا هیچ پیشەیەک لە سەربازی خراپتر نییە و کۆتایی هەموو پاداشتەکانی سەربازی ئەم هەژاریەیە کە منی تێدام لە پاشان گۆزە شەرابەکەی تا دووە قەترە نۆشی و تینی شەرابەکە دەم و چاوی سوور کردەوە و سەری هەڵبڕی وتی ئایا ئەم گەردنە باریک و چرچەی من ئەبینی؟ ئەمە گەردنێکە کە ڕۆژگارێ پێنج ملوانکەی پێوە هەڵواسرا بوو خودی فیرعون ئەو ملوانکانەی کردە ملم هەر کاتێ لە مەدانی شەڕ ئەگەڕامەوە ئەوەندە دەستی بڕاوم ئەهێنایەوە کە لە بەردەم خێمەکەمدا کەڵەکە بوو بەڵام ئەمڕۆ لەو هەموو سەربەرزی و دەستڕۆیە هیچم بۆ نەماوە زێڕەکانم لە ناوچوون و بەندەکانم و کەنیزەکانم لە برسا مردن یان ڕایان کردوو دەستی ڕاستیشم لە مەیدانی شەردا بەجێما لە کاتی لاویمدا شەو ڕۆژ لە بیابانەکان لەگەڵ برسێتی و تینوێتی مەدانی شەڕ ئەجەنگام ئێستاش بەم پیریەم برسی و تینوم ئەگەر لە باوکت بپرسی کاتێک کە دەستی برینداری سەربازێ ئەبڕنەوە و بەداخکردن برینەکەی چاراکەن پێدەڵێ کەچی بەسەردێ چونکە ئەو پزیشکەوە ئەزانێ هەر پارچەیەکی لەشم لە شەڕێکدا بەجێماوە و ددانەکانم و قژی سەرم لە کیس چووە و ئەمڕۆ ئەگەر چەند پیاوێکی خێرومەندی وەک باوکت یارمەتیم نەدەن ئەبێ لە بەردەم پەرستگای ئامووندا درۆزە بکەم دوای ئەم قسانە ئینتب سەیرێکی گۆزەکەی کردووتی بەداخەوە. باوکم بازنێکی مسی لە دەستی خۆی دەرهێنا و دای پێی بۆ ئەوەی شەرابی پێ بکڕێ و ئینتب لە خۆشیە هاوارێکی کرد و بانگی مناڵێکی کرد و بازنەمسەکەی پێدا وتی ئەم گۆزەیە ببە و شەراب بکڕە و بە فرۆشیارەکە بڵێ پێویست ناکا شەرابی زۆر چاکمان بداتێ بڵێ با شەرابی مامناوەن بێت و گۆزەکە پڕ بکات و باقی مسەکەت بداتەوە مناڵەکە ڕۆیشت و من وتم باشەی سەربازی ئەوەیە کە سەرباز پێویستی بە خوێندن و نووسین نییە و ئەتوانێ ئەرکی چوونە قوتابخانە لە کۆڵی خۆی بکاتەوە ئینتب وتی ڕاست دەکەی سەرباز پێویستی بە خوێندن و نووسین نییە و تەنها ئەبێ شەڕ بکە بەڵام ئەگەر خوێندەواری هەبێ بەسەر ئەوانی تردا فەرمان ڕەوایی ئەکات و ئەوانی تر لە ژێر فەرمانی ئەودا شەڕەکەن هەرگیز نەخوێندەوارێ نابێتە خاوەن پلە و پایە و یەکێک کە نەتوانێ بنووسێت تەنانەت کۆمەڵێکی سەد کەسیشی پێناسپێرن و بەردەوام وابووە و لە داهاتوشدا هەروە ئەبێ کەواتە ئەگەر ئەتەوێ لە داهاتوودا فەرماندەی سەربازان بی ئەبێ نووسین فێر ببی ئەوسا کە ئەوەی ملوانکەی ئاڵتونی لە ملدایە سەری ڕێزت بۆ دائەنەوێنێت و لە کاتی شەڕ سواری کەژاوە ئەبی و بەندەکانت ئەتبەنە مەدانی جەنگ ئەو مناڵەی کە چوو بوو شەراب بکڕێ بە گۆزەیەکی پڕەوە هاتەوە و چاوی پیرەمێردەکە لە خۆشیدا بریسکەی ئەدایە وتی باوکی تۆ قەت شەڕی نەکردووە و ناتوانێ ژێی کەوانێ ڕابکێشێ و شمشێرێ لە کێلانەکەی دا دەربێنێ، بەڵام چونکە ئەتوانێ بنووسێ، ئەمڕۆ بە ئاسوودەیی ژیان بەسەرەبات و لەبەر ئەوەی کە پیاوێکی ڕەوشت بەرزە، من گومانی خراپی لێ ناکەم. من کاتێ کە بینیم پیرەمێردەکە گۆزەی شەرابەکەی بەرز کردەوە لە ترسی ئەوەی کە سەرخۆشی ئەو کار لە ئێمەش بکا و بکەوینە جۆگەی ئاوەکە و جلوبەرگەکانمان بدزن، قۆڵی باوکمم ڕاکێشا بۆ ئەوەی لەوێ دوور کەوینەوە. کاتێ کە دوور کەوتینەوە ئینتب یەکێ لە سرودەکانی شەڕی ئەخوێندەوە و ئەو مناڵەی شەرابی بۆ کڕی بوو بە دیارەوە پێەکەنی بەڵام من کەسینۆ هەم لە بڕیاری خۆم کە ببمە سەرباز پەشیمان بوومەوە ڕۆژی دوایی منیان بردە قوتابخانە باوکم نەیەتوانی بمنێرێ تا ئەو خوێندنگایەی کە لە پەرستگاکاندا دامەزرابوون، لەبەر ئەوەی ئەو خوێندنگانە تایبەت بوو بە کوڕ و کچی خانەدانەکان و کاهینە پلە بەرزەکان و جگە لەوەش خەرجی فێرکردن لەوێ گران بوو. مامۆستاکەم کاهینێکی پلە پێنج بوو، کە لە هەیوانی ماڵەکەی خۆیدا قوتابخانەیەکی کردبووەوە ئێمە لە کاتی بەهار و هاویندا لە هەیوانەکەی وانەمانە خوێند و لە زستاندا ئەچوینە ژوورەوە قوتابیەکانی بریتی بوون لە کوڕی ئەفسەرانی بەش و مامەڵەچیەکان و کاهینە بچووکەکان کە باوکیان بە هیوا بوون کوڕەکانیان بتوانن لەسەر تەختە بنووسن و حساب و کەلوپەلی دووکان بکەن یان بتوانن لێکی بدەنەوە کە گوێدرێژەکانی سوپا لە پشتگیرەکان و هەروها سپەکانی هەر گالیسکەیەک لە مەدانی شەردا چەندە ئالیکیان پێویستە لە شاری تەبەس کە پایتەختی گەورەی دنیا بوو لەم خوێندنگانی کە لە ماڵەکاندا کرابوونەوە زۆری لێبوو ئەرکی خوێندنی قوتابیان لەمانەدا گران نەبوو چونکە قوتابیەکان حەڵقەی مسیان نەئەدایە مامۆستاکانیان بەڵکو جاری وا ئەبوو خواردن یان کوتاڵیان بۆ ئەهێنان بۆ نمونە کوڕی خەڵوز فرۆش لە زستانە خەڵوز و داری بۆ مامۆستا ئەهێنا و کوڕی نەساج هەموو ساڵێ چەند پارچە قوماشێکی بۆ ئەهێنا و کوڕە جوتیار گەنمی بۆ ئەهێنا بەڵام باوکم لە بری خوێندنی من دا و دەرمانی پێدا و جاری وابوو کوڵاوەی هەندێک جام بۆ مامۆستا برد کە بە شەراب تەڕکرابوو لەبەر ئەوەی ئێمە کەلوپەلی ژیانی مامۆستامان دابی نەکرد ئەویش زۆری لێمان نەکرد و ئەگەر مناڵێن لەسەر لەو حەکەی خۆی بخەوتایە سزاکەی ئەوە بوو کە ئەبوو ڕۆژی دوایی کەمێ هەنگوین یان پاقلە بۆ مامۆستا بهێنێ، ئەگەر ڕۆژێ قوتابییەک گۆزەیەک ئاوی جۆی بهێنایە، ئەو ڕۆژە ئەبووە جەژن، چونکە مامۆستاکەمان هەر ئەوەندە کە بیرەکەی ئەخواردەو ئیتر خوێندن و فێرکردنی لە بیر نەئەما و بە دەمە بێ ددانەکەی، حەکایەتی پێکەنیناوی لەبارەی خویەکان بۆ ئەگێڕاینەوە ئێمە وا پێکەنین کە ئەوانەی بە کۆڵاندا تێ ئەپەڕین ئەوەستان و گوێیان هەڵەخست بۆ ئەوەی بزانن ئێمە بەچی پێکەنین بەڵام کاتێک کە گەورە بووم ئینجا تێگەشتم کە مامۆستاکەمان لەم کارە مەبەستێکی گرنگی هەبوو و ئەیویست بەهۆی ئەو چیرۆکە پێکەنی ناویانەوە ئێمە بە ئەرکەکانی ژیان ئاشنا بکات و تێمان بگەێنێ کە لە نێوان خوایەکاندا خوایەک هەیە کە سەری وەک چەقەڵە و بەردەوام ئاگای لە کردەوەکانی مرۆڤە و هەر کەسێ کردارێکی خراپ بکا دەرخواردی گیانەوەرێکیەدا کە نیوەی لەشی وەک تیمساحە و نیوەکەی تری وەک ئەسپی ئاوییە ئەیوت خوایەکی تر هەیە کە لە ناو ڕووبارەکان کەشتی لێ ئەخورێ و دوای مردن مرۆڤە باتە ئەو جێگای کە ئەبێ بۆی بڕوات و تایدا بەختەوەر بێ پاش ئەوەی ماوەیەک لەو خوێندنگایەدا خوێندم شتێکی سیر ڕوویدا و ئەویش ئەوە بوو کە کاتێ دوو وێنەم لێک نزیکە کردەوە لە ماناکەی تێگەیشتم کاتێک کە وێنەیەک بە پەیکان لەسەر لەو حەیەک ئەنەخشێنن نەفامترین کەسی ژەتوانێت لە ماناکەی تێبگا بەڵام تەنها یەکێکی خوێنەوار ئەتوانێت لە مانایی چەند وێنەیەک کە لە تەنیژدیەکەوە ڕیزەکرا تێبگا. ئەگەر ئێوە شێوەی مرۆڤێ لەسەر لەوحە بکێشن و بیدەنە نەخوێنەوارێ ئەزانی ئەوە مرۆڤە و ئەگەر شێوەی تیمساحێکیش بێت ئەزانی تیمساحە بەڵام ئەگەر یەکێ بتوانێت لە مانای چەند وێنەیەکی بەیەکەوە نووسێندراوی مرۆڤێک و تیمساحێک و دارێک و گالیسکەیەک تێبگات و بزانێ کە مەبەستی بەرامبەرەکەی چییە ئەوە پێی ئەڵێن خوێنەوار. لەو ڕۆژەی کە توانیم لە مانای دوو شکڵی پێکەوە لکێنراو تێبگەم ئیتر پێویستم بە هاندان و دەستخۆشی مامۆستانە بوو چونکە زۆر پێی دڵشاد بووم و کە ئەگەڕامەوە بۆ ماڵێ داوام لە باوکمە کرد کە شێوەکان پێکەوە بنووسێنێ بۆ ئەوەی ماناکانیان